بسم اللە الرحمن الرحیم بەناوی خودای بەخشندە و مێهرەبان طه چەند پیتێک لە سەتای هەندێ لە سوورەتەکانی قورئاندا هاتوون ژمارەیان چواردە پیتە نیوەی کۆی پیتەکانی زمانی عربین بۆ سلماندنی یاجاز و مەزنی و گرنگی قورآن کە لە توانای هیچ کەسدا نییە بەو پیتانە کتێبێکی ئاوا بێوێنە دابنێت بەڕادەیەک هەتا ئەگەر هەموو گرۆی ئادەمیزاد و پەری کۆببنەوە بۆ ئەو مەبەستە بێگومان ناتوانن هەروەها چەندەها نهێنی تریشی تێدایە زاناکان لە هەندێکی دواون هەندێکیشیان و تویانە هەر خوددا خۆی زانایە بە نهێنی ئەو پیتانە ما أنزلنا عليك القرآن لتشقى اللە زاتێکە کە جگە لەو خودایەکی تر نییە هەرچی ناوە پیرۆز و سیفاتە جوانەکان هەیە هەر شایستەی ئەوە وهل ئەتاکە حەدیث موسا ئەی پێغەمبەر ئایا هەواڵی بەسەرهاتی موسات پێگەیشتووە ئیدڕئناڕ فقال لأهلهم كثوا إني آنست نارا لعلی آتیکم منها بقبس او اجد علی النار هدی کاتێک ئاگرێکی بینی لە گەڕانەوەیدا بۆ میسر لە شەوێکی ساردا لە بیابانی سینادا بە خێزانەکەی وت ئێوە لێرە بن بەڕاستی من ئاگرێکم بەدی کردووە با بڕۆم بەڵکو و سەلکە بزوتێکتان بۆ بهێنم یان کەسێکم دەست بکەوێت ڕێنمویم بکات چونکە بێگومان تۆ لە دۆڵی پیرۆزی توادایت. وأنا اخترتك فاستمع لما يوحى منیش هەڵمبژاردوویت بۆ ڕابەرایەتی و پێغەمبەرایەتی جا گوێبگرە بۆ ئەو شتانەی لە ڕێگەی وەحی و نیگاوە پێت ڕادەگەێنرێت. ان الساعة آتیە اکاد اخفیها لتجزی کل نفس بما تسعی بێگومان ڕۆژی قیامەت بەڕێوەیە و هەر دێت نزیکە بیشارمەوە بۆ ئەوەی هەموو کەسێک بە گوێرەی کار و کردەوە و هەوڵ و کۆششی پاداشت بدرێتەوە. لەبیرت نەچێت کاتێک خوشکەکەت دەڕۆیشت و چاودێری تۆی دەکرد لە نزیک کۆشکی فیرعەونەوە بینی گیریان خواردووە بە دەستەوە وتی باشە ئایا کەسێکتان پێ بڵێم تا بۆتان بەخێو بکات ئەوسا تۆمان گەڕاندەوە بۆ لای دایکت تا چاوی ڕوون بێت و خەفەت نەخوات ئەوە بوو کە گەورە بوویت بە هەڵە کەسێکت کوشت ئینجا ئێمە ڕزگارمان کردیت لە غەم و پەژارە بە جۆرەها شێوە تۆمان تاقی کردوتەوە ئیترەوە بوو ساڵەها لەناو خەڵکی مەدیەندا مایتەوە بە شوانکاری ژیانی خۆتت بردەسەر ئینجا ئەی موسا لە کاتی دیاری کراودا هاتوویت تا پەیامی ئێمە وەربگریت و ڕای بگەێنیت. باوەڕی پێ بهێنە و نەوەی ئیسرائیلیش ئازاد بکە، با لەگەڵماندا بن، سزا و ئازاریان مەدە، بەڕاستی ئێمە هاوڕێ لەگەڵ موعجیزەی تایبەتی لەلایەن پەروەردگارتەوە ڕەوانە کراوین، سڵاویش لەسەر ئەو کەسانە بێت کە شوێنی هیدایەت و ڕێبازی ڕاستەقینە کەوتوون. ئێمە ئێوەمان هەر لەم زەویە دروست کردوە دوای ماوەیەک دەتان خەینەوە ناوی پاشان جارەکی تر دووبارە لەو زەویە دەرتان دەهێنینەوە بۆ لێپرسینەوە و وەرگرتنی ئەو پاداشتەی کە شایستەن. ولقد أريناه آياتنا كلها فكذب وأبى سوێن بەخودا بەڕاستی هەرچی بەڵگە و معجیزە هەبوو نیشانی فیرعەونمان دا کەواتە سوێند بێت ئێمەش جادوویەکت بۆ دەهێنین وەک ئەوەی خۆت جا شوێن و کاتێک بۆ ئێمە و بۆ خۆت دابنێ نە ئێمە سەرپێچی لێ بکەین نە تۆش تا لە یەک شوێن و کاتدا دەست بەکار ببین لە شوێنێکی ڕێک و پێکدا. قال موعدكم يوم الزينة وأن يحشر الناس ضحا موسا وتی کاتی دیاری کراومان ڕۆژی ڕازاندنەوە بێت و لە کاتی چێشتەنگاودا خەڵکی کۆ بکرێتەوە. فتولى فرعون فجمع كيده ثم أتى فیرعەون ئەو دانشتنەی بەجێ هێشت و هەرچی فێڵ و تەڵەکەی هەبوو خستێک کار و پاشان لە کاتی دیاری کراودا هات بە لەخۆبایی بوونەوە. چونکە ئەو زاتە بەتوانایە بە بەڵایەک هەمووتان لەناو ببات و بتان فەوتێنێت چونکە بەڕاستی ئەو کەسەی کە شتی ناڕەوای هەڵبەستوە و پڕوپاگەندەی درۆی کردووە نائومێد و بێ هیوا و ڕەنجەڕۆ بووە فتنازعوا أمرهم بينهم وأسروا النجوى گفتاری موسا کاری تێکردن بەڕاستی دیارە موسا گەورە و مامۆستاتانە و هەر ئەو فێری جادووگەری کردوون شەرت بێت دەست و قاچتان بە پێچەوانەوە بقرتێنم و هەڵتان واسم بە قەدی دارخورمادا ئەوسا چاک دەزانن کە کاممان من یا خودای موسا سزامان تونند و تیژ و بەردەوامە. جادووگەرانی تاوێک لەمەوبەر بە باوەڕێکی بەتینەوە وتیان، هەرگیز تازە باوی تۆ نادەین بەسەر ئەم بەڵگە و نیشانانەدا کە بۆمان هاتووە، سوێند بەو کەسەی کە دروستی کردووین، چیت لەدەست دێت ئەنجامی بدە و درێغی مەکە، بەڕاستی تۆ هەر دەتوانیت ژیانی ئەم دنیایەمان لێ زەوت بکەیت. ئێمە دڵنیاین لەوەی کە ئەوەی بە تاوان و گوناهەوە بگەڕێتەوە بۆ لای پەروەردگاری، بێگومان ئەوە دۆزەخ بۆی ئامادەیە کە نە دەمرێت تێیدا تا لە سزا ڕزگاری ببێت نە دەژی بە ئارامی و ئاسوودەیی. ومن یئته مؤمنا قد عمل الصالحات فاولئک لهم الدرجات العلی بەهەشتی عەدنە کە باخەکانی چڕ و پڕە دەچنە ناوی چەندەها ڕوبار بە ژێر درەختەکانیدا دەڕوات هاوڕێ لەگەڵ ژیانی هەمیشەی و نەبراوەدا ئەوەش پاداشتی کەسێکە دڵ و دەروون و ڕەوشتی خۆی خاوێن کردبێت. طور الأیمن و نزلنا علیکم المن و السلوی پاشان خودا ڕوو بە نەوەی ئیسرائیل دەفەرموێت ئەی نەوەی ئیسرائیل بێگومان ئێمە ئێوەمان لە دەست دژمنەکەتان ڕزگار کرد و بەڵێنیشمان دانێ کە لە لای ڕاستی چێوی تووڕدا پەیمانتان لێوەربگرین گەزۆ و شەلاقەشمان بۆ دابین کردن. مەگەر پەروەردگارتان بەڵێنی چاکی نەدابوونێ کە سەرفرازتان بکات لە دنیا و قیامەتدا ئایا ئەو بەڵێن و پەیمانە زۆری پێچووە یاخود ویستان خشم و قین لەلایەن پەروەردگارتانەوە دابارێت بەسەرتاندا بۆیە ئیترێوە ئەو بەڵێنەی دابوتان بە من نەتان بردە سەر کە پابەندی یەک خوداناسی بن. بەو زێڕ و زیوە پەیکەری گوێرەکەیەکی بۆ دروست کردن جار جار بۆ ڕێیەکی دەکرد سامیری و بێدینەکان بێشەرمانە وتیان ئەمە خودای ئێوە و خودای موسایە ئەو لە بیری چووە و بە شوێنیدا دەگەڕێت أفلا يرون ألا يرجع إليهم قولا ولا يملك لهم ضرا ولا نفعا موسا کە گەڕایەوە بە تووڕەییەوە وتی، ئەی هاڕوون! چی وای لێ کردیت بێدەنگ بیت و هیچ نەکەیت کاتێک بینیتن ئاوا گومڕا بوون؟ چی وای لێ کردیت پەیڕەوی من نەکەیت، ئایا لە فەرمانی من یاخی بوویت؟ قال یا ابن ام لا تأخذ بلحیتی ولا برأسی. إنی خشیت ان تقول فرقت بین بنی اسرائیل ولم ترقب قولی هاڕون وتی کوڕی دایکم بۆ ئەوەی سۆزی بجوڵێنێت ڕیشم مەگرە و قژم ڕامەکێشە من بۆیە زۆر لەسەری نەچووم بێگومان ترسام دوایی پێم بڵیت تۆ جیاوازیت خستە ناونەوەی ئیسرائیلەوە و گوێت بە قسەی من نەدا. فنبذتها وكذلك سولت لي نفسي سامیری وتی ئەوەی من بینیم ئەوان نەیان بینی من مشتێکم لە شوێن پێی ئەسپەکەی جبرەئیل هەڵگرت و فڕێمدایە ناو پەیکەرەکەوە بەو شێوەیە نەفسی بەدکردارمە و کارەی پێکردم یاخود دەگونجێت سامیری درۆ بکات تا خۆی لە خەشمی حەزرەتی موسا ڕزگار بکات و جادوویەکی ئەنجام دابێت موسا بە سامیری وت، دەبڕۆ تا ماوی لە ژیاندا، هەر کەسێک نزیکت کەوتەوە دەبێت بڵێیت بە هیچ شێوەیەک بەر یەک کەوتن نییە، دیارە کە دەستی هەر کەسی بەرکەوتبێت تووشی ئازارێکی زۆر بووە، دڵنیاش بە کە کاتێکی تریشت بۆ دیاری کراوە، ئەی محەمەد، ئێمە بێگومان ئا بەو شێوەیە هەندێک لە بەسەرهاتی ئەوانەی ڕابوورد بۆت دەگێڕینەوە، دڵنیابە ئێمە لەلایەن خۆمانەوە قورئانمان پێ بەخشیویت کە یادەوەری بێت لە هەموو ڕوویەکەوە. من اعرض عنه فانه یحمل یوم القیامە وزرا. ئەی محەممەد، نەکەی لە خوێندنی قورئاندا پەلە بکەیت لە پێش ئەوەی وەحی و نیگای ئەو قورئانە تەواو ببێت بۆ لای تۆ، چونکە ئێمە نایەڵین فەرامۆشی بکەیت، نزا بکە و بژڵێ، پەروەردگارا، بەردەوام زانست و زانیاری زۆرتر و زیاترم پێ ببەخشە. شەیتان هەر کۆڵی نەدا تا فریوی دان، هەردووکیان لە بەروبوومی درەختەکەیان خوارد، ئیتر جل و بەرگ و پۆشاکیان داماڵرا، عەیب و عاریان دەرکەوت، بەپەلە هەوڵیاندا بە گەڵای درەختەکانی بەهەشت خۆیان داپۆشن، ئا بەو شێوەیە ئادەم یاخیبوو لە پەروەردگاری و فریوی خوارد و ڕێگای لێتێکچوو، ئایا بۆیان ڕوون نەبۆتەوە کە چەندەها نەوەمان پێش ئەمان لەناو بردوە بەناو شوێنەوار و ماڵ و حاڵیاندا هات و چۆ دەکەن بەڕاستی ئا لەو بەسەرهاتانەدا بەڵگە و نیشانەی زۆر هەیە بۆ خاوەن بیر و هۆشمەندەکان ولولا كلمة سبقت من ربك لكان لزاما وأجل مسمى ورزق ربک خیر وابقا. ئەی ئیماندار تۆ چاوەکانت مەبڕە ئەو ناز و نیعمەتەی کە هەندێک خەڵکمان لێ بەهرەوەر کردووە کە زینەت و ڕازاوەی ژیانی دنیایە بۆ ئەوەی لەو ناز و نیعمەتە تاقییان بکەینەوە بێگومان ڕزق و ڕۆزی پەروەردگارت لە بەهەشدا چاکتر و بەردەوامترە کافرەکانی مەککە وتیان، باشە ئەوە بۆ لەلایەن پەروەردگاریەوە موعجیزەیەکی بۆ ئێمە نەهێنا و نیشانی نەداین؟ مەگەر باسی ئەو موعجیزانە لە کتێبە پێشوەکاندا ڕوون نەکراوەتەوە؟ کاتی خۆی نیشانی قەومە پێشوەکانمان داوە، بەڵام خۆ باوەڕیان نەهێناوە، بۆ ئەمانیشی پێش بهێنین، ئەی پێغەمبەر بە دوژمنانی دین بڵێ هەموو لایەک چاوەڕوانن دە ئێوەش چاوەڕێ بن لە ئایندەدا دەزانن کە کێ خاوەنی بەرنامە و ڕێبازی ڕاست و دروستە و کێش ڕێبازی هیدایەتی گرتۆتەبەر.